یاخود، ئەی محەممەد، ئێمە حەوزی کەوسەرمان بە تۆ بەخشی. فصل لربک وانحر ان شانئک هو الابتر. کەواتە، نوێژ تەنها لەبەر خودا و بۆ خودا و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی پەروەردگارت ئەنجام بدە و قوربانیش بکە هەر بەو شێوەیە بۆ بەدەستهێنانی ڕەزامەندی پەروەردگارت. بێگومان هەر دوژمنان و ناحەزانی تۆ بێ ناو و نیشان و وەجاغ کوێر و دوابڕاون لە هەموو خێر و چاکەیەک لە هەردوو جیهاندا.